فاتبعها ولا تتبع اهواء الذین لا یعلمون. لە پاشان تۆمان خستە سەر شەریعەتێک لە بارەی ئایینەوە، تۆ شوێنی بکەوە و شوێن هەوا و ئارەزووی ئەوانە مەکەوە کە نازانن. انهم لن یغنوا عنک من اللە شیئا. چاکەکانیان کردووە وەکو یەک بێت ژیانیان و مردنیان ئای چەند خراپ دادوەری دەکەن. وخلق اللە السماوات والارض بالحق ولتجزی کل نفس بما کسبت وهم لا یظلمون. وخوا ئاسمانەکان و زەوی بە حەق و ڕاستی دروست کردووە بۆ ئەوەی هەموو کەسێک پاداشت بدرێتەوە بە گوێرەی ئەوەی کردوویەتی وما لهم بذلک من علم ان هم الا یظنون. ووتیان هیچ نییە جگە لە ژیانی دونیامان و دەمرین و دەژین و جگە لە ڕۆژگار هیچ شتێک ئێمە لەناو نابات و ئەوانە بەو قسانە هیچ زانیاریەکیان نییە تەنها گومان دەبەن. لە پاشان دەتان مرێنێت پاشان کۆتان دەکاتەوە لە ڕۆژی دواییدا هیچ گومانی تێدا نییە بەڵام زۆربەی مەردومان نازانن. وللە ملک السماوات والارض ویوم تقوم الساعە یومئذ یخسر المبطلون. وە بۆ خوایە موڵکدارێتی ئاسمانەکان و زەوی ئەو ڕۆژەی قیامەت هەڵدەستێ لەو ڕۆژەدا بەتاڵخوازەکان وله الکبریاء فی السموات والارض وهو العزیز الحکیم. وە دەسەڵات و گەورەیی تەنها بۆ ئەوە لە هەموو ئاسمانەکان و زەویدا وە هەر ئەو زاڵی کارسازە.